گەگرانی ئازیز و خۆشەویست لاوتان لێبێ و شەوتان شاد خۆشحاڵین لە بەشی چلوچواری خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی هاتینە وڵاتان فەرمونون هاوڕێمان بن. هەژاری مکریانی بەردەوام ئەبێ لەسەر گێرانەوەی ژیانی خۆی لەو کاتی کە لە بەرلین دەبێت و لە سەفاەتی سووریا ماونەتەوە دەڵێ سەفیری سووریا جارێکی تریش سەر و بیست مارکی داینێ چەند ڕۆژ بوو هەردەیگوت دوو جارم نووسیوە جوابی شامم بۆ نەهاتوەتەوە تەنانەت گوتی دەترسم خالید بەگداش بۆی تێ چاند بن بانگی نامەبەری سیاسی کرد دەچیەوە شام بەر لەوە بچیەوە ماڵە خۆت بچۆ وەزارەتی دەرەوە بزانە بۆ جوابی نامەی ئەوانیان نەناردووە نامەبەر بۆ سبەی ئێوارە هاتەوە یاریدەی ئێمە قبول کرابوو بە سەفیری گوت پاکەتەکانت هێشتا هەڵنەپچرابوون ئەگەر من چووم خوێندیانەوە سەفیر وتی ئەمەش دەوڵەتەکەی من ئەو ڕۆژانەی بێکار لەو شارە بووین کارمان خولانەوە بوو هەر کەسێکی گەنم ڕنگمان دەدی دەمانگو خەڵکی کوێی جاری وابوو هندی دەردەچوون بەڵام زۆر جار ئێرانی دەبوون یەک لەو ئێرانیانەوتی کورد لێرە زۆرن علی قازی لە سەفاەتە بێچارە چونکە بابیان ئازیەت داوە مەعاشی زۆر وەردەگرێت ڕێستورانێکی دانیژجویان هەیە لە بۆن کوردی زۆری بۆ دەچن با بچین کورد پیداکەین چوینە بۆن چۆناو چۆن بوو لە پۆلیسێکی ڕاهنماییمان پرسی ڕستورانی دانیژجویان بانگی پۆلیسێکی دیکرد هاتە جێگەی خۆی پێشمان کەوت دە دەقیقە دوایی لە کۆلانێک ڕستورانی نیشانداین و گەڕاوە سەرکەوتین لاوێکی فارسماندی وتی کرماشانی هەنوو کوردی عەربیش زۆرن لە پشتەوە سەرێکی کەچەڵم دی وتم ئای دیتمەوە ئەوە ئوستاد شەهابە ئوستاد شەهاب مدیر مەدرسە بوو لە مەدرسەی فەیلی بەغدایە هاتە بوو پزیشکی دەخوێن جەمێکمان دەگەڵ خوارد و هەموو ڕۆژ بە شارە دەیگەڕاندین ئەو شارە گەرماوی لێبوو وەک گراوی وڵاتی خۆمان بەڵام هەمووی چاوە چاوە و شێرە شێرە کرابوو چوین لیستێکیان داینێ بۆ گەڕی فلان بۆ خوروی هاسان فیسار بۆ ئاساب فلان نمرە زەبیحیوتی من ئاوی لەش خورانەکەم دەوێ وتم من ئاسابم تێک چووە دەمەوێت تۆزێک ئاقلتر بم دوو نمرەمان نووسی پۆڵەکەماندا چاومان لێ بوو هەر لە یەک شێرە دوو لیوانیان بۆ تێکردین دوای ئەوەی کە بەرلینمان جێهێشت بوو پاش چواردە ڕۆژیش بادگودزبێرگمان بە سواری قەتار بەجێهێشت بە ڕێگەی دەریاچەکانی ناو سوێزدا گەیشتینە میلان لە بانکی ناو ئێزگا پۆڵی ئەلمانیمان بە ئیتالی گۆڕیەوە پۆڵەوردەکانیان نوویست ئەدی چی بکەین وتم ئێوە زمان دەزانن بچن لە شوێنێک بیگۆڕنەوە وتیان بانک نایەوێ کێ دەیەوێ با فڕیاندین وتم بەشێکم دەنێ بزانم چۆن دەبێ چوومە بەردووکانی دەلاکێک پۆڵم نیشاندا و بە ئینگلیزیە شەق و شەڕەکەم شتێکم گوت کابرا لە جاتی هەر مارکێک 120 لیرە ئیتالی دامێ دەستی بەڕێ بووم سینە موزەبێهێوتیان ئەوی تریش بەرە خۆم گنجان نەخێر جەنابان قانونزانن بیبەنە بانک یان فڕیدەن ئەویشم گۆڕیەوە شەو لە ژێنەوە ماینەوە لە بینی میلان و ژێنەوە قەتار وێستا بوو دامەزین زۆرم تینۆ بوو دەبوو بەناو ڕێشال ڕێشاڵی خەتی ئاسندا بپەڕێمەوە ئەو بەر بچم نوشابێک بخۆمەوە وەناو کەوتم معمورێک هەرای لێکردم دیار بوو دەیگوت لەوێەوە مەمنوعە ڕاوەستان بە کوردی وتم ئەدی لەکوێ لەسەر گۆڕی بابت بڕیم ئیشارەیدا کە بڕۆ قەی ناکە ژوورێکمان لە ئوتێلێک پەیدا کرد سینە ملی لە فینگە فینگنا وتم دایکم مەگری خۆشت بێ و ناخۆشت بێ هەر ئەوەیە دوو برا و خوشکێک ئەتوانن لە ژوورێکدا بنون و کەسیش بایلێ نەبێتەوە ملی لە پێکەنیننا بەیانی چوینە سەر کەشتی زەبیحی هەر لێم دەڕوانێ و بزەی دێتێ وتم چییە؟ وتی مەلا حەبی گێژ نەبوونم بۆ خۆم کڕیوە تۆ نیتە با گێژبی کەشتەکەمان ناوی لیدیا بوو یۆنانی بوو بڵیتمان دەرەجە دوو بوو تەختی خەومان دوو تەباقە لەسەر یەک بوو چقە و هەرای ژنەیۆنانی و ئیتالی مێشکی سەری دەبردین بۆ چاولێکنانێکیش زمانیان لە کار ناکەوت زەبیحی دەیگوت مەلا ئەوە دەرەجە دوو نییە دەرەجە گووە بەڵام خواردنمان لە ساڵۆنی گشتی بوو زۆر باش بوو ڕۆژی دووهم تازە تاو هەڵدەهات دیتم زەبیحی لە سەربانی کەشتی چاوی سوور و دەرپەڕیوە دەڵێ بزنە و شەڕەشاق ئەکە لاولا دەتلێتەوە سرەگێژەی بەحری گرتووە وتم حەبەکانت بخۆ سەگم تێڕیاندن وتی نەخێر حاڵی شەڕە نانی نەخوارد وتم بچم شووتیت بۆ بێنم وتی کووە ئەدەنێ چوومە ئاشپەسخانە خوش کورد سەتی شست یۆنانیەکانی سەرکەشتی تورکیە زانن لە تەشوتیەکی گەورەم هێنا وتی مەلا ناخۆم وتم ئەو چاتر لە بەرچاوی ئەو قرتەم لێ بڕی تا دوو ڕۆژ سەرگێژە بەرینەدا بەیانیان کابراەکی خاولی حەمامی سپی بە کڵاو دەبەر لەسەر مێزی نانخواردن دەهاتە بەرامبەرمان دیار بوو دەبوو لاسایی پادشای مەراکش بکاتەوە سەفیری مەراکیشە بۆ سووریا دەچێ عەربی نازانێ چەند کەلیمەیەکی کۆنی مەلایەنە پەڵخۆر دەکا دەیەوێ بندوێنێت تا فێرە عەربی قسەکردن بێ بەزمێکمان بۆ ساز بوو مەپرسە جنێوی کوردیم بۆ تێکەڵ بە عەربی دەکرد هەر دەیگوت ئینشاء الله تەنانەت جارێک گوتم ڕاسەک بە قونگم گوتی ئینشاءله دەستە مناڵێکی شەل و سەقەتی ئاتینی دەگەڵ مامۆستاکەیان هاتبوونە سەیران و گەڕان یەکێکیان تۆزێک تورکی شەق و لەقی دەگوت لە باتی هاعا دەیگوت خیخی بوو بووینە هەواڵ دەیپرسی فلان شت بە تورکی چییە دەمگوت من زمانی یۆنانی کۆن دەزانم دەیوت وەک چی وتم تەرسە کوڕولەی مامی خۆت سەعاتێک ماندوو دەبوو فێری بێ دەچووە لای مامۆستاکەی دەیوت پرۆفیسۆر تەسە کلومەخۆی گریک ئەویش دەیگوت نا داهاتەوە دەیوت نۆگریک دەرسێکی دیکەم پێدەگوت پێکەنینمان ساز دەکرد بەیانەک سەیری دەریان دەکرد لە ناخافڵ یەکێوتی یا خەڕا بە یۆنانی لە جیاتی ڕۆژخۆشە بە عربی ینی هەیگو وتم یا خەڕاو نیو هەواڵەکانم گوتیان تۆڵەی هەوڵ و ئاخری لێ کردیەوە لاوێک هاتە لامان بەدەنکێک ئارەبی و دوو دەنک ئیسپانی دەڵێ عربی حەڵەبم سی ساڵم عمرە سێ ساڵە لە کاراکاسم پازدەهزار دلارم پەیدا کردووە عربیم لەبیر چوەتەوە توخوا بە خێری خۆتان فێری عربیم کەنەوە سیسی منشوتم سیسی گیان بە سێ ساڵ زمانی 26 ساڵی دایک و بابت لەبیر بردوێتەوە ئێستا چۆن بە شەش ڕۆژ و حەڕۆژ فێر دەبیەوە لە پۆل پەیداکردن وا زیرەک لە زماندا وا دەبنگ دەیوت سیسی سەهیچ دەگەڵ یۆنانێکی ئاتینی پیرەپیاوێک بووینە ئاشنا وتی تۆ ناو چییە زەبیحیوتی ناوی حاجی عبدوڕەحمانە بە تورکی قسەمان دەکرد لێکی دەهاڵان بەزمی وا خۆش نابێ قەدرێک مات بووتی ئەرێ حیوانێک هەیە زۆرم پێجوانە عکسەکەیم بۆ بنێرە وتم کام حیوان نائیلاج دەستی لە جێگەی گویەوە هەڵێ ناو لە قاندی وتم ها ئێشەک وتی بەڵێ بەڵێ دیتەوە وتم بەسەر چاو شکلی خۆت و بابت بۆ دەنێرم سەد جاری گوت خاجی عبدوڕەحمان لەبیرت نەچێ لە بەندەری پێریەی ئاتین دابەزین وتیان هەش سعات کەشتی ناڕوە لە ئۆتۆبۆسێک من پرسی ئەتینا وتی بەڵێ ئەتینە چوینە ئەو سەری شار داوای بلیتی تازیان کرد کە دەگەڕێتەوە یەخەی بڵێت بڕم کرد بە تورکی دەڵێم کۆ ئەتینا تورکی نازانێت لە کۆڵ کابرای کردمەوە و قەتاری بەرقی نیشاندین کە بە هاسانی چوینە ناو شاری ئاتن لەناو قەتاری بەرقیدا کوێرێک بە کەمانچە ئاهەنگێکی لێدا پیاوی سەرخۆشە کرد بیست دراخمەم دەکڵاوەکەی هاویشت زەبیحی وتی والله قەرەنیەغا گوی وای نەخواردووە وتم کاکە ئەو میوزیکە پتریشی دێنە وەک عاشقێک چەند ساڵ لە یاری دوورکەوت بێ و لە پڕ چاوی پێ بکەوێ هەرگەشکە بوو ئۆخەی بڕوانن ئەو هەموو مێشە نازدارە لەسەر دوکانی بەقالان هەڵوای بە شەقان دەکەن بە هەزاران مێش پێکەوە هەڵدەفرین شکر لە بێمێشی ئالمان ڕزگار بووین و مێشی ئاتن بۆنی دیمەشق و بەغدای لێدێ بەر لە هەموو شت باقلاوەیەکی ئەستەمبولیمان نوۆشی یان کرد سوێن خواردن درۆکردنی دوکانداران دیمەشقی وە بێردێناوە بەڵام هەمووشت ئەوەندە هەرزان بوو نەبێتەوە سینەمخان کراسی کڕی و دیاری بۆ دایکی زەبیحی گیرفانی پڕ کرد لە پاکەتە جگارە من سەبیلێکی بە جنجەر فنجڕم بە دوازدە درەخمە کڕی کابرا کە دەستی بڕێ بووم دەبەردە چەخماخی بە خۆڕایی دامێ ئەو سەبیلە لە دیمەشق بە پ لیرە بوو کە پتر لە دەقات گرانتر دەکەوت چوینە سەیری ئاکرۆپۆل بەڕاستی پیاو سەری لە شارستانێت و هوەری 4هزار ساڵە یۆناان گێش دەبێ لەسەر کەشتی وەکیلێکی دادگوستری عەربی عراقیمان بوو بە ئاشنا باسی یۆنانی دەکرد دەیوێت کورە ئەو ئەتینیانە ئەوەندە کرن نەبێتەوە من لە ڕستۆران داوای هێلکەیەکەم مریشکم وەدێنن وتم چۆن؟ وتی لە کاغەزێک ئەکسی مریشکم کێشە دام بە گارسۆن وتم دەی دەی جەنابی مامۆستا ئەکسی هێلکەشت لە بن مریشکەکە کێشە و ئیشارەتت لێدا وتی جا ئەمەی بۆ چییە ئەو کەرە نابێ بزانێ من چم دەوێ وتم بەڵێ کەری سیر لە دنیادا هەیە لەسەر کەشتی سرودێکم دروست کردبوو لەسەر وەزنی ئەم جەژنی ساڵی تازەیە نەورۆزە هاتەوە سربندەکەی ئەمە بوو ڕۆیم هەتا پلیز نەڕۆ لەو لاگەڕامەوە نەیهێشت هەرم پراگێ شێوعی لە شامەوە شەش بیت بوو باسی ئەو ژیانە گواوی دەکرد کە لەو بینەدا ڕامان بوار من دانەدانم دەخوێندەوە و سینە موزەبێحی کۆرس بوون سربندەکەیان دەگوت بەداخەوە هەر سێ بیتیم لە بیرماوە ئەویش تێکەڵاو مەسەلەن بەرلین دۆشێکی لە هەوا گۆشت بەرازی پیس ئاو دەستی ناو قەتار و بە پێوە سەڕ و قەتیس دیدی بەخۆی و فینف و لە ڕێی گۆدزبێرگەوە ماڵی سەفیر و جوتە لەسەر تەختی وەرگەوە میلان و جێنەوا و لەسەر لیدیا لەدێک ڕۆت و ڕەجاڵ و سیز لە بەریکە نییە درێک شەو لە دەریادا دیمەنی ئاگر پڕژێنی سترۆمپۆلی بەلامۆ زۆر جوان و تەماشایی بوو کە لە ئاتین و ڕێکەوتین فەتاسیەکمان پێنەبوو کەشتی لە بەندەری ئەسکەندریە ڕاوەستا خەڵکێکی زۆر هاتبوونا بەندەرگا لە سربانەوە سینەم دەستی بۆ کابراایەکی زەلامی سربێتوکی زگزل ڕاداشت وتی ئەوە ئاپۆحلمی خۆمانە ئاپۆحلمی ئاپۆحلمی ئاپۆ ئاوری دایەوە دای بەزاندین بردی نیە ڕستۆرانێکی دەم بەهر بێتۆ ناخۆش ئەوەندەی ژامبری قەرژاڵی بەحری و ئابجۆی داینێ هەڵمساین سینەم تەلەگرافی بۆ دایکی کرد کە پۆڵی تاکسیمان پێنەماوە لە بەندەری بەیروتەوە بینە ناو شەر بە گومانم نۆ ڕۆژ و هەشت شەو لە بەحردا بووین نوێژی خەوت نانیێگەیشتینەوە بەندەری بەیروت تایەکی سەختم هەبوو ڕەوشەن خانم بە تاکسیەکەوە چاوە وەرمان بوو ڕاست بردینیەوە شام و ئەمن لە نوێندا کردمە ناڵە ناڵ لە شام قەدریجانی شاعیر دیتمی پێم پێکەنی گوتی تۆ زەبیحی هەرمل لە خەتەر دەنێن کوا چیتان کرد لەوە زۆر پست بووم بەڵام جوابێکم نەداوە پاش سێ ڕۆژ بەرەو ماڵ هاتمەوە گەیمە حەڵب میوانی ئوتێل یارموک بووم کە خاونەکەی مەجید ئاغا کوردێکی خەڵکی ئەفرین بوو مەحمودی فەقێ محەممەدی هەمەوەندیش لەوێ بوو کە زۆر باسی کوردایەتی بەدڵسۆزیە کرد لە گەشتێکی ئەستەمبول گەڕابووەوە کە لە دوایی هەوڵ کەسێ بوو بەجاش لە سلەیمانی ئەو هەمەوەندە بوو هەوڵ کەسیش بوو کە پێشمەرگە لە ناوشاردا تیرۆریان کرد چێشتەنگاو لە ساڵۆنی ئوتێل دانیشتە بووم شتێکم دەخوێندەوە ئەو سەعیدەی باسم کرد کە من و سەیدا جگەر خوێنی گەڕان هاتە ژوور و لەولاوە دانیشت وتی هەژار دەگەڵ خالید بەگداش چۆنی ئەو نەیهێشت بە مراد بگەیوانە پێکەنی وتم برە منی ئاواری بێکەس هیچ هوەر نییە گاڵتەی خۆت بە من بکەی کارێک بوو بۆی چووم سەری نەگرت خەتاش لە کەس نییە ویزەمان ناتەواو بوو پێیوتم پێت وایە گاڵتت پێەکەم وتم بڵێ قەدریجانیش تەشەری لێدام کورسیەکەی هێنا بەرامبرم وتی تا ئێستا ساڵ نەبووە دههزار لیرە کەمتر باربووی حزبی شوعی بکەم لاقی ئەسپەکەم دەخەمە کوێی دایکی خالید بەگداشەوە جابزانە چۆن ئابرووی خۆی و سەگەلەکەی دەبم تۆ چووبووی لەسەر کوردوە جوابی ئەگەر ئێمە ویزدانمان بێ دەبێ ئەوەمان دەچاو بێ و دۆست و دژمنی خۆمان بناسیین هاتمەوە ترپەسپی و کروشمەم کردەوە. دکتۆر نافیز براگەورەی دکتۆر نورەدین زازا لە پاش شۆڕشی شێخسەعید لە تورکیاوە ئاواری سووریا بوو بوو لە قامیشلی پزیشکی دەکرد هەر کوردێکی گوندی و فەقیر بچوایە لای دەرمانیشی بۆ دەکڕی و بەڕاستی زۆر بە بەهرە بوو جێڕایەوە جارێک چوومە گوندێک کە گوتیان نەخۆشێکی فەقیری لێە و جوانێکە قوتوویەک شکلاتەشم بۆ برد دایکی گوتی کوڕی من ڕابە دکتۆر جوگلێتی بۆ هێناوی دکتۆر جوکلێتی بە هێناوی ئەویش وتی هەیهۆ هەیهۆ ئەوە دڵم ناچێتە پیوازان دەڵێن جوکلات بخۆ گوتم حەقی هەبووە منیش پیوازم پێ لە جوگلێت پێ خۆشترە شەوێک لە قامیشلی میوانی حاجی میرزا بووم ئەحمەداغایەکی کۆنافسەری عوسمانی زۆر قسەخۆشیش میوان بوو شەو جێگەیان لە بەرهەیوان بۆ ڕاخستین و زۆر درەنگ نووسین تەواو چاوم گەرم نەکردبوو بە زیڕەی چوار میکرۆفۆنی مزگەوت راپەڕیم ئەحمەداغا دانیشتە بوو جگەرەی دەکێشا وتی با چیرۆکێکت بۆ بێژم ماڵم لە گوندێک بوو مجێوری مزگەوت سەید بوو کەرێکی هەبوو کۆڵوی لێبار دەکرد هەر لە ئێوارەوە یەکبین دەیزەران تا بەیانی جیرانێکم هادووتی تۆ پیاوێکی دنیادی دەی لەبەر زەڕێ کەری سید خەوم لێ حرامە چارێک بکە دڵی سیدیش نەیەشێ وتم بە دزیەوە سەری شەو هێندێک ڕۆنی کەرە بخە ناو قنگی نێرەکەرەوە حەقت نەبێ بەیانی زوو سید هات وتی ئەحمەداغا کەرەکە مای ژیانمە دەنگی نووساوە دەخۆی دەنووسێ بزەڕێ لە پڕنووسەیەکی دێ و پەشیمان دەبێتەوە چم لێ دەکەی وتی پێم وتووە مام سید ساڵێک لە لای قارس و بەیازیدان کەران تووشێ و نەخۆشیە بوون قڕانیان کرد ئاوی ئەم دەیە بۆ نێرەکەر دەست نادا ماکرێک بکڕە و ئەمە بفرۆشە تا نەتۆپیوە ئیتر خەڵکی دێم لە زەڕێی کەر نەجاتدا. پەنج کەسێک لە کووردە شێوەکانی جززیرا سەر و 600 لیرەیاندا بوو دەگەڵ کاروان خراببوون و چوبوونە مۆسکۆ هەر ڕۆژەی هاوڵ لە مۆسکۆ قسەیان بۆ کردبوون فەرمانی هەواڵی خالیدە هیچ کەس نابێ بڵێ کوردم دەبێ ئێوەش بەرگی عربی بەعگاڵ و کراسی شۆڕەوە دەبەرکەن و بڵێن عربی سووریین هەر کەس خلاف بکە دەری دەکەین ئەوانە کە گەڕابوونەوە بەتاڵی و قەڵسیەوە گلەییان لە حیزب دەکرد کە خەبەری سەفەرەکەی زەبیحی و منی شانزانی بوو گلەیی بن لێوان تەقی بوو بوو بووە هەرا و لۆمەی بە ئاشکرا حیزبیش وەک زۆربەی حیزبە شیوەکانی تر لە هەر کەسێک لەی ببیستایە کڵێشەی جاسوسی پێوە دەنووسند و دەیوت پیاوی ئیسیعمارە دۆلاری دەباخەڵدایە دەستکرا بە پاکردنەوەی حیزب لە ئەندامانی گلەکەر زۆریان دەرکرد تەنانەت ئاراکیە لە ئەرمەنیە قوربەسەرەکەش وەبەرکەوت دەرکراویش وەخۆ کەوتن لەو دەشتەدا ڕاویان لە شوێیان دابەشی لە هەرکوێ بیان گرتبان دووچەرخیان لێ ئەساندن و تێری زیگیان پێلاقە دەکردن لە دێهات نانیان نەدانێ خلاصە بوو بووە ڕاوە بەرەست. گەگرانی ئازیز و خۆشەویست لێرەدا هاتیە کۆتایی بەشی چلوچواری خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر هەموو لایەکتان بژین بەشادی.